مرۆڤایەتیە ئاوات و خۆزگەکانی ئوممەتی ئیسلامی ڕێک خستووە بۆیە دەبینین مرۆڤەکان لە ژیانیاندا خۆزگەی دنیای و قیامەتیان هەیە خۆزگەی بچووک و گەورە خۆزگەی چاک و خراپ خۆزگەی مەردانە و دیندارانە خۆزگەی فرعونانە و قارونانە بۆ ڕێکخستنی ئەم خۆزگە و ئاواتانە پێویستە ئێمەی ئومەتی ڕەسول اللە عەلەیه سەلات وەسەلام ئاشنا بین بەوەی تا بزانین قورئان چۆنمان ئاراستە دەکات و پێغەمبەرمان چ ئاوات و خۆزگەیەکی هەبووە و چۆن ئێمەی پەروەردە کردووە بە پشتیوانی خوای پەروەردگار لە خزمەتی ئێوەی بەڕێزدا زنجیرە وتارێک لەسەر ئاوات و خۆزگەکان دەخەینە خزمەتی ئێوەی مسلمانان پێغمبەری سەردارمان دەفەرمێت لە حەدیثێکدا کە ئیمامی ئەحمەد ڕیوایەتی دەکات دەفەرمێ ئیدا تەمەنا ئەحەدکم فەلیەنظر هەر کەسێک لە ئێوە ئاوات و خۆزگەیەکی خواست با سەرنج بات، گوێبیستی ئاوات و خۆزگەکەی خۆی بێت، با بینووسێتەوە، با بزانێ چی وتووە و چ ئاوات و خۆزگەیەکی خواستووە. ئەگەر بپرسن بۆ؟ هەر سەردارمان وەڵاممان دەداتەوە و دەفەرمێت لەو فەرموودەیەدا، فإنه لا يدري ما يكتب له من أمنيته ئەتۆ نازانی کام لە ئاوات و خۆزگەکانت دێتە دی و قەبووڵ دەکرێ، بۆیە بزانە چ خۆزگە و ئاواتێکی گەورە و مەردانە و باش دەخوازیت. ئەمڕۆ بە پشتیوانی خوای پەروەردگار باس لە ئاوات و خۆزگە و ئومێدی باشی دونیایی و قیامەتی دەخوازین. بەس تەنها و تەنها باس لەو ئاوات و خۆزگە جوان و باش و مەردانە دەکەین کە لە ئیسلامەوە بۆمان جێماوە و ئێمەی ئومەتی مسوڵمانیش پێویستە بەو جۆرە بین کە قورئانی پیرۆز پەروەردەمان دەکا و داخوازی هەیە لە ئێمەدا لە ئێمەی ئومەتی ڕەسول الله صلی الله تعالی علیه وسلم خۆشەویستانم پێغەمبەری ئازیزمان فێرمان دەکات یان وەرن با لە پێغەمبەری ئازیزەوە فێر بین هەکەذا علمنا الرسول ئاوهای فێر کردوین ئاوای پەروەردە کردوین کە پێویستە من و تۆی ئومەتی بزانین کە لەسەر نیەتی صادق و ڕاستگۆیانە لەسەر نیەتی پاک پاداش وەردەگری ئەمە زۆر گرنگە ئەمە یەکێکە لە تایبەتمەندیەکانی ئومەتی مسوڵمان کە لە فەرمودەیەکی صحیحدا پێغەمبەری ئازیز دەفەرموێ پیاوێک گەنجێک ئافرەتێک مسلمانێک خوای پەروەردگار علمی پێبەخشیوە خوای پەروەردگار دنیا و ماڵ و سەروەت و سامانی پێبەخشیوە بە علمەکەی کۆمەڵگا تێدەگەیەنێ بە ماڵەکەی خزمەت بە هەژاران دەکات داوە و بانگەوازی پێدەکات بەڵام پیاوێکی دیکە مسوڵمانێکی دیکە علمی نییە ماڵیشی نییە یان هەیە علمی هەیە بەڵام ماڵی نییە ئاوات دەخوازێ خۆزگەیەکی ڕاستگۆیانە لە ناخی دڵیەوە بە ڕاستگۆیانە دەڵێ خوایە خۆزگا ئەو ماڵە هی من بوایە دەبوو ئەوەندە و ئەوەندە خزمەتم پێ بکردایە ئەوەندە پرۆژەی دینداریم پێ جێبەجێ بکردایە، ئەوەندە دەستی گەنجانم بگرتایە و هاوسەرگیریم بۆ ئەنجام بانایە، مزگەوتم بکردایە، ئەوەندە بێوە ژنم سەرپەرشتیاری بکردایە و ژیانیانم بۆ دابین کردایە، ئەوەندە خانووم بگرتایە و یان دروست بکردایە، پێغەمبەری ئازیز دەفەرمێ، هما فی الاجر سواء. ئەم دوانە لە پاداشتا وەکو یەک وان، چونکە ئاوات و خۆزگەی ڕاستەقینە لە نیەتێکی ڕاستگۆیانەوە خۆشەویستمان دەفەرموێ ئەجر و پاداشتت دەست دەکەوێ، کەواتە با لە پێغەمبەری ئازیزەوە فێربین ئێمە خۆزگەکانی رسول اللە صلی اللە تعالی علیه وسلم سەرنجمان رابکێشێ بەڵام سەرەتا با بچینە خزمەتی قورئان ئایا لە قورئاندا گرنگی بە خۆزگە دراوە بەڵێ مسلمانانی ئازیز یا لەیتە لەعەلی عەسا لە قورئانی پیرۆزدا بریتین لەو سێ وشەیەی کە سەرنجمان زۆر ڕادەکێشێ بە تایبەتی لەیتە یان یا لەیتە لە ناو یالەیتەکاندا بۆ ئەم هەفتەیە قورئان پەروەردەمان دەکات لە سورەتی یاسیندا کە پیاوێکی مردی مسلمان ئاوات و خۆزگەیەکی زۆر گەورە ئاراستەی ئومەتی ئیسلام دەکات کە خوای پەروەردگار تۆماری کردووە و دەفەرمێ ئەم ئیماندارە باوەڕدارە فەرمووی ئینی ئامنت بربکم فاسمعون ببیستێن مسوڵمانان ئیمانم هێناوە بە اللە جل جلاله لە بەرامبەر ئەم ئیمانە لە ژیان لەسەرم ئیمانە مردن لەسەرم ئیمانە پاداشتی ئەم باوەڕدارە خوای پەروەردگار دەفەرمێ قیل ادخل الجنە فەرموو لە پاداشتی ئیمان و خۆزگە و تەمەناکەت بە کردارەوە بە نیەتی سادیقەوە بچۆ بەهەشتەوە ئەم ئیماندارە دەڵێ چی قال یا لیت قومی ئەم یا لیتە زۆر جوانە مەردانەیە ڕێگە پێدراوە بۆ خێرە بۆیە دەفەرمێ قال یا لیت قومی یعلمون خۆزگا کەسە زیندوەکان کە من مردووم خۆزگا هاودینەکانم خۆزگا هاوڕێبازەکەم خۆزگا شوێنکەوتوانی ئەم ئیسلامە هەر هەمویان بیان زانیایە چی بما غفر لي ربي سەرەتا خوای پەروەردگار چۆن لێم خۆش بوو غفرانی رب العالمین چ ناز و نیعمەتێکە مسلمانانی ئازیز کە پێغەمبەری خواستە نجمان ڕادەکێشێ دەفەرمێ وا دەزانن بە کرداری خۆتان دەچنە بەهەشتەوە وا دەزانن بێ ڕەحمەت و بێ مەغفیرەتی خوای پەروەردگار دەچنە بەهەشتەوە بەخوا ڕەسوڵ الله دەفەرمێ ئەمنیش بە کرداری خۆم بێ ڕەحم و عەفوی و عەفو و مەغفیرەتی خوای پەروەردگار ناچمە بەهەشتەوە ئەو پیاوە مەردە دەڵێ ئەگەر بتانزانیبایە خوای پەروەردگار چۆن لە من خۆش بوو و جعلنی من المکرمین چ ڕێزێکی لە من ناوە لە ڕیزی ئەوانەی کە ڕێزدارن خوای پەروەردگار ئەمنیشی داناوە کە پێغەمبەرانن کە شوهەدان کە صادقینن کە کاروانی صالحینن بۆیە ئەم ئایەتەی سورەتی یاسین پەیامێکی تێدایە بۆ ئێمەی ئومەتی مسلمان کە نەک لە ژیاندا خەمی مسلمانانمانە نەک لە ژیاندا خەمی مرۆڤایەتیمانە نەک لە ژیاندا خەمی ئەوەمانە کە دەستی مرۆڤەکان بگرین بەرەو بەهەشت بیان بین تەنانەت لە پاش مردنیش تەمەنای ئەوە دەکەین بانگخواز بین تەمەنای ئەوە دەکەین خەڵکی بانگکەین بۆ ڕێگای بەهەشت ئەی بابزانین سەردارمان پێغەمبەری ئازیز و خۆشەویست و نوری چاومان چ تەمەنایەکی خواستووە یەکێک لە تەمەناکانی خۆزگایەکی کرداری گیان فیدایی گیان بەخشین شەهید بوون، کە پێغەمبەری ئازیزمان لە فەرموودەیەکدا دەفەرموێت، واللەذی نەفسی بیەدیه، قەسەم بە زاتی اللە کە نەفسی محمدی بەدەستە، ئەم سوێنە بۆ دەخوات سەرنجی ئوممەتی ڕادەکێشێ، ئێوە تەمەناتان ئاوا بێ، سێ جار لە پێناوی خوای پەروەردگارا شەهید بم، لە پێناوی ئەم بانگەوازەدا شەهید بم، لە پێناوی گەیاندنی ڕەحمەتە للعالمیندا شەهید بم، زیندوو ببمەوە، شەهید بم، زیندوو ببمەوە، ئەم فەرموودەیە بەڕاستی کە ئیمامی بوخاری هێناویەتی فێرمان دەکا کە ئێمەی ئومەتی تەمەنای گەورە بخوازین نەک تەمەنای کورت و تەمەنای بێمانا و بێبەها ئەی با بچینە خزمەتی ئەو هاوەڵانەی کە لەبەردەستی پێغەمبەردا بوون ئەوان چ تەمەنایەکیان خواستووە هاوەڵان فێرمان دەکەن چیان خۆش ویستووە کاتێ دەچیتە خزمەتی ژیان نامەی بەتایبەتی چوار خەلیفە گەورە و بەڕێزەکە خوای پەروەردگار لە هەر هەمویان ڕازی بێت دەفەرموێ، پێغەمبەری ئازیز پەروەردەی کردین، لە ڕوانگەی ئەوەوە پەروەردە بووین لەسەر ئەوەی کە دەیفەرموو حبب، حبب، خۆشەویست کراوە لای من، تەمەنای من لە دنیادا بۆ ئەوەیە لە بواری نوێژدا بیلبیلەی چاوم، گیانی گیانم، ئاسوودەیی من لە نوێژدایە، بەختەوەر نیم، کامەران نیم ئەگەر لە نوێژدا ببڕێم. نوێژەکانم، قیبلە، سەرنەویکردن، ڕکوع، سجود، لەززەتی ژیانمە. ئەگەر نوێژ لە ژیانم بکرێتەوە وەک ماسی دەرهاتوو لە ئاوم لێ دێ. بۆیە دەفەرمێ قرة عینی فی الصلاة پێغەمبەر دەڵێ پەروەردەی کردین لەسەر ئەوەی کە خێزانی خۆمانمان خۆش بوێ ڕێز لە ئافرەت بگرین بەردەوامی ژیان بە ئافرەتەوەیە ئافرەت ئەمانەتی ڕەب العالەمینە لە بواری پاک و خاوێنی و ژینگەشدا پێغەمبەر پەروەردەی کردبوون لەسەر بۆنخۆشی لەسەر جوانپۆشی لەسەر ڕێکپۆشی بە زمانێکی ئەوڕۆ کە پێی دەوترێ ئەتەکێت یان بە کوردی شیک پۆشی جوانپۆشی و رێکپۆشی لە پێغەمبەرەوە فێربووین، بۆیە ئەو سەحابە بەڕێزانە دەڵێن، ئاواتی ئێمە هەمیشە ژیان بووە لە خزمەتی پێغەمبەردا، هەمیشە چاومان تێر بێ لە روخساری پێغەمبەری ئازیز، هەمیشە تەمەنای ئێمە خۆزگەی ئێمە ئەوە بووە، ئەی پێغەمبەری خوا لە قیامەتیشدا لەگەڵ تۆ بین، تەنانەت لە بەهەشتیشدا لێت دوور نەبین. پلەکەی تۆ وانەبێ تۆ لە ئێمە داببڕێی یەکێکی دیکە تەمەنای ئەمر بە مەعروف و نەهی لە منکەرێتی یەکێکی دیکە تەمەنای خواردندان بە هەژارانێتی یەکێکی دیکە تەمەنای سەلامکردنێتی لە مسوڵمانان یەکێکی دیکە تەمەنای شەونوێژێتی، یەکێکی دیکە تەمەنای شەهیدبوونیەتی، یەکێکی دیکە تەمەنای بەرزکردنەوەی هەمیشە ئاڵای لا ئیلە ئیلا اللە محمد رسول اللەیەتی. بەڵێ موسڵمانانی ئازیز، سەیدونا عومەر لە مەجلیسێکدا توخوا با واز لە مەجلیسەکانی خۆمان بێنین توخوا با واز لە خەم و خەفەت و خیانەت و هەموو وەزعەکان بێنین بچینە خزمەتی مەجلیسێکی سەیدونا عومەر دەفەرمێ ئەی سەحابە ئازیزەکان تخوا خۆزگە و ئاواتی خۆتان پێ بڵێن هەر کەسێک لە ئێوە چ ئاوات و خۆزگەیەکی هەیە یەکێکیان دەفەرموێت ئەمن تەمەنامە پڕ بەو شیوە ئاڵتونم هەبێ ئەی تۆ ئەمنیش تەمەنامە پڕ بەو شیوە ئەسپ و وشترم هەبێ بەڵام بۆ بۆ خۆ دەرخستن بۆ شانازی پێوە کردن بۆ خەڵک کۆیلە کردن بۆ فیز و تەنتەنە و عەنعەنە بەسەر خەڵکا کردن بۆ خۆکردن بە قارون بەسەر خەڵکیەوە نا ئەمانەوێ بە ماڵەکەمان ببەخشین لە پێناوی خوای پەروەردگارا بە ئەسپ و شترەکان جەنگ و غەزا و جیهادی پێ بکەین ئەی تۆ سەیدنا عومەر چ ئاوات و خۆزگەیەکت هەیە خۆزگا پڕ بەم ژوورە پیاوی وەکو ئەبا عوبەیدەم هەبوایە بۆ گەیاندنی ئەم دەعوە و بانگەوازە بۆ سەرخستنی پەیامی ڕەسول الله پێویستم بەو پیاوە هەیە ئەگەر لە خۆمان بپرسین ئاوات و خۆزگەکانی ئێمە مەجلیسەکانی ئێمە داخوازیەکانی ئێمە لاپەڕە و پەیج و فەیسبوک و هەتا دواییەکانی ئێمە تەمەنای چیمانە ئێمە لە کوێی ئەم تەمەنایانی ئەم سەحابە گەورە و ئازیزانەین کە ئەوان تەمەنایان کردووە بەڵێ مسلمانانی ئازیز سەحابەیەکی دیکەی گەنج تەمەنایەتی لە بواری فیقه و زانستدا ببێ بە خاوەنی ئەوەی کە فەرموودەی لێ بگێرنەوە فەرموودە کۆ بکاتەوە بەڵێ لێی دەگێرنەوە کە عروەی کوڕی زوبەیرە عەبدولمەلیک تەمەنا دەکات ببێ بە خەلیفە فعلا دەبێ بە خەلیفە عمەری کوڕی عەبدولعەزیز تەمەنا دەکات ببێ بە خەلیفەیەکی دادگەر سەری بەرز بێ با برسی بێ با ناڕەحەت بێ با دەرمان خوارد بکرێ بەڵام بتوانێ ئومەتی ڕەسول الله بە عیزەت کا و سەری ئومەتی ئیسلامی بەرز بکاتەوە بەڵێ محەممەد فاتح نوێیە چ تەمەنایەکی هەبوو خۆزگەی خواست ان شاء الله من ئەو پیاوەم کە رسول الله دەفەرمێ باشترین پیاو و مرد باشترین سوپا و جیش کەسێکە کە فەتحی قوستەنتینیە دەکات بۆیە کاتێ نامە دەنێرێ بۆ پادشای قوستەنتینیە کە قوستەنتینەمان تەسلیم بکە کاتێ وەڵام دەداتەوە خۆی نادا بەدەستەوە دەفەرموێ واللە یان کۆشکەکەم دێنمە قوستەنتینیە یان قەبرەکەم لە قوستەنتینیەیە بەڵێ فەتحی قوستەنتینیە دەکات پیاوی مرد ئاواتی گەورە و خۆزگەی گەورەی هەیە کە ڕزامەندی خوای پەروەردگارە کە عیزەتی ئیسلام و مسلمانانە بەڵێ خۆشەویستانم ئاواتی عاقبەت خێری زۆر گرنگە پێغەمبەری ئازیزمان کە لە سەرەمەرگدا بوو سەرنجمان ڕادەکێشێ خۆزگە بۆ سەرەمەرگ خۆزگە دنیایەکان دڵی پڕکردوین مێشکی پڕکردوین ئەو وڵاتەی ئێمە خۆ خۆزگەی دنیایی ماڵی وێران کردوین بەڵام پێخەمبەری ئازیز ئاویان دانابوو لە تەنیشتی دەسی دەکرد بە ناو ئاوەکە و دەیهێنا بەسەر ڕوخساری مبارەکیدا و دەیفەرموو، لا اله الا اللە ان للموت لسکرات ئەها خۆزگەی چی دەخوازێ لەسەر کەلیمەی تەوحید کۆتایی بە ژیانی بێ ئا لەویادایە تا زۆری بۆ دێنێ ئا لەویادایە ئازیز ئاو بە ڕوخساریەوە وشک دەبێتەوە ئا لەویادایە فاتیمە دەفەرموێ موسڵمانانی ئازیز ئێمە سەرەمەرگمان لەبیر کردووە ئێمە خۆمان بۆ مردن ئامادە ناکەین ئێمە لە مردن دەترسین وا دەزانین لێی هەڵدێین بەڵام نازانین ئەو بەدوای ئێمەوەیە ئەینەما تەکون و یدرککم المەوت هەر کەسێک بی لە هەر کوێ بی هەر پلە و دەسەڵاتێکت هەبێ کە کاتی مردنت هات دەمری بەڵام گرنگ ئەوەیە کە مردی داوای گەڕانەوە نەکەی گرنگ ئەوەیە کە مردی پەشیمان نەبی، گرنگ ئەوەیە کە مردی وەڵامی چوار پرسیارەکەت ئامادە کردبێت. بەڵێ خۆشەویستانم، ئەمەش ئاوات و خۆزگەی پێغەمبەرمانە صلی الله تعالی علیه وسلم کە لەسەر مەرگدا پەروەردەمان دەکات لەسەر ئەوەی کە بەم جۆرە مامەڵە بکەین. خۆشەویستانم، خۆزگە ئاوات لە وڵاتی ئێمەدا زۆرە، بەڵام خۆزگە ئایا بێ کردار پاداشتی هەیە؟ خۆزگە بێ ڕاستگۆیی پاداشتی هەیە؟ ئایا خۆزگە بچێنی سەوز دەبێ؟ ئایا خۆزگە دەچێتە گیرفانی کەس؟ ئایا وڵات بە خۆزگە ڕزگار دەبێ؟ نا، بەڵام خۆزگە خواستن جۆرێکە لە پەروەردەکردنی کۆمەڵگا. بۆ نمونە خۆزگا هەموو نوێژەکانمان لە مزگەوتا دەکرد ئومەتی ڕسول اللە خۆزگا بێنازی مزگەوتەکانمان لە نوێژی بەیانیدا کۆتایی پێدەهێنا خۆزگا ماڵئاواییمان لە جێگە و لە جل و لە ماڵەکانمان دەکرد و لە بەندایەتیمان بۆ خوا دەکرد لە مزگەوتەکاندا خۆزگا لە مزگەوتەکاندا لە جمعاندا زووتر دەهاتین خۆزگا بێدەنگتر دەبووین خۆزگا کەس دەستکاریشتی نەدەکرد لە مزگەوتەکان خۆزگا پێڵاوەکانی خۆمانمان ڕێک دەخست هەموو خۆزگایەکن کە دەکرێ ئومەتی لەسەر پەروەردە بکرێ خۆشەویستانم خۆزگا لە بواری پەروەردەدا لەم وڵاتەی ئێمەدا وەکو وڵاتی یابانی لێبهاتایە خۆزگا قوتابیەکانمان بیریان لای زانست بوایە مامۆستاکانمان مێشکیان پڕ لە زانست و دەمیان پڕ لە زانست و جیرفانیان قەڵەمی تێدا بوایە و کێشەی داهات و برسێتی ورگیان نەبوایە قوتابییەک دەڵێت، مامۆستا، ئێوە ئێمە پەروەردە دەکەن لەسەر ڕێزگرتن لە ژینگە، ئەی مەگەر قەڵەم لە دار دروست ناکرێ؟ بۆ بێ ئەم دارە ئێمە ئاوا کۆتایی بە تەمەنی ئەم دارە بێنین؟ مامۆستاکە لە یابان وەکو هەرێمی کوردستان نییە، مێشکی خاڵی بێ، گیرفانی خاڵی بێ، مەعیدەی خاڵی بێ، بیرۆکەیەک دادەنێ هەتا ئەمڕۆ یابان جێبەجێی دەکات. دەبێ وەڵامی ئەم منداڵە باتەوە زۆر باشە دەیکا بە یاسا لە وڵاتە پێویستە هەموو قەڵەمێک کە دروست دەکرێت کۆتا مەرحەلەی دادانی تۆوی تێدایە پێویستە ئەو منداڵە ئەو تۆوە لە وڵاتەکەدا بچێنێ هەتاوەکو دارێکی دیکە سەوز بێت وڵات بە چی پێشەکەوێ؟ بەوەی کە داهاتی وڵات پشکی شێری بۆ پەروەردە و زانست و زانیاری و وشیارکردنەوەی کۆمەڵگا بێ، بۆ تەندروستی بێ، نەک بۆ قۆرخکاری و گەندەڵکاری و کەمینەیەکی سەردەستە بیخۆن، زۆرینەیەکیش قۆڕەیسکی بێ؟ خۆزگا پەروەردە وای لێ بهاتایە کە مناڵەکانی ئێمە پرسیاری ئاوایان بکردایە نەک بەداخەوە مامۆستایەک دەڵێ ڕۆڵم زەحمە نەوێت دارم بۆ بخە ناو ڕستەیەکەوە دەڵێت دارم هەبێ دەیخەمە ناو زۆپاوە خۆمی پێگەرم دەکەمەوە نەوتم هەبێ دەیخەمە ناو زۆپاوە نەکە دەیخەمە ناو ڕستەوە بۆ مناڵێک وا بڵێ بۆ مامۆستایەک لە پایتەختی هەرێمی کوردستاندا کە عیزەتە خۆ بەڵام بۆ قۆنەرە بۆیاخ کات چونکە خۆزگەکان گوێ لە میحرابی ڕەسوڵڵا ناگیرێ بۆیە دەبینین لەم بوارەدا ئاوهامان لێ هاتووە بەڵێ مسلمانانی ئازیز لە کۆتاییدا سەرنجی هەموو لایەک ڕادەکێشم بۆ ئەوەی کە پیاوێکی مردی مسلمانی ئەم شارە لەو هەفتەیەدا لە باسی خۆزگەدا ئەمەی بە من وت منیش بە ئێوە دەڵێم خۆزگە تۆوێکە هەم پوچ هەم بەتاڵ هەرگیز سەوز نابێ بە ئاوی خەیاڵ سەد تۆوی خۆزگە بچێنی یەک جار نابینی سەوز بێت بە خۆزگە خۆزگە ناگەیتە ئامانج با خۆمان لادەین لە تانە و توانج خۆت خەریک مەکە بە خۆزگە خۆزگە ئاو ناگاتە باخ بێ بوونی جۆگە ئەگەر بتەوێ خۆزگە بکا گوڵ خزمەتی ئەوێ بە گیان و بە دڵ بە هەوڵ و ڕەنج و لێبڕان بە دڵ دوور بیت یا نزیک دەگەیتە مەنزڵ گرنگ ئەوەیە ڕێبواری ڕێگا ئامانجی دیار بێ و ڕێگا ون نەکا دڵت خۆش مەکە بە خۆزگەی بەتاڵ ناگات ناگەیتە ئامانج بە هەوای خەیاڵ تاکو خۆزگەکان بکەین بە ئاوات نابێت ماندوو بین لە هەوڵ و خەبات کەواتە ئێمە نامانەوێ ئوممەت فێری پاڵدانەوە بکەین نامانەوێ ئوممەت فێری تەمەنای بێکردار بکەین بەڵکو دەمانەوێ ئومێدمان بە ڕەحمی خوای پەروەردگار هەبێ دەمەیانەوێ بە ئوممەت بڵێین ئایندەی مرۆڤایەتی موحتاجی ڕەحمی ئومەتی ئیسلامە ئایندەی مرۆڤایەتی موحتاجی گەڕانەوەی خلافەتی ئیسلامە ئایندەی هەرێممان موحتاجی جێبەجێکردنی شەریعەتی ڕەسول اللەیە ئایندەی وڵاتمان گەنجمان پیرمان ئافرەتمان بێوەژنمان هەرچی هەیە لەم وڵاتەدا موحتاجی ئیسلامەیە بۆیە با بەو ئیسلامە هەموو ئاوات و ئومێدەکانمان دێتە دی بە غەیری ئیسلامیش جگە لە ماڵکاولی و جگە لە تەفرەقە و جگە لە خۆخۆری و جگە لە خیانەت و جگە لە قۆرخکاری هشتێکی دیکە نایەتە دی خوای بخاطر اسمی عظمت وخاطر یەکە یەکەی ناو پیرۆزەکانە لێ داواکارم یا الله ئومێدمان بە ڕەحمی تۆیە خوایە ڕەحمەتی خۆتمان بۆ دابارێنە خوایە ڕەحمی خۆتمان پێ ببەخشە یا رب العالمین خوایە خۆشەویستی خۆتمان پێ ببەخشە یا ئەکرەم الاکرمین خوایە میهرەبانی خۆت لە ئاسمان و لە زەوی بەسەر خەڵک و خاکی کوردستانمانە ببارێنە خوایە ئومەتی مسلمان ڕزگارکە خوایە ئومەتی ئیسلامی ڕزگارکە خوایە مرۆڤایەتی لە قەیراندایە ڕزگاری کە یا ئەکرەم الاکرمین خوایە شیفای نەخۆشی مسلمانان بە خوایە شیفای نەخۆشی مسلمانان بە خوایە دەرگای خێر لە ئومەتی ڕەسوڵڵا بکەرەوە لە گەنجەکانی لە پیرەکانی لە بەساڵاچوانی لە ئافرەتانی یا ئەڵڵا خوایە لە گوناهی مردوانمان خۆش بە بە تایبەتی مردووی ئەم مزگەوتە و مردووی ئەم گەڕەکەوە ئەم شارە یا ئەڵڵا خوایە لێی خۆش بە خوایە بۆ خاتی ئیسمی عەزەمت دەستی خێر لەم وڵاتەدا باڵاکە